هەر کاتێک خودا دەروازەێ ڕەحمەت و بەخششی خۆی لە خەڵکی بکاتەوە ئەوە هیچ کەس و هیچ شتێک ناتوانێت بەری بگرێت هەر کاتێکیش دەروازەێ ڕەحمەتی بگرێتەوە و دای بخات کەس ناتوانێت لە دوای گرتنەوەکەی بیکاتەوە بێجگەل لە خودا خۆی ئەو زاتە هەر خۆشی باڵا دەست و دانایە يا أيها الناس اذكروا نعمة الله عليكم ئایا ئەو کەسەی کە کردەوە ناشرینەکانی بۆ ڕازێنراوەتەوە و بە جوان و چاک دەیبینێت وەک ئەو کەسە وایە کە پێوەری خودایی پێیە بۆ چاکە و خراپە؟ بەڕاستی خدا بێوێت هەرکەس گومڕا بکات دەیکات هەر کەسێکیش هدایەت بدات دەیدات ئەڵبەتە نەک بە شێوەی هەرەمەکی کەواتە تۆ بە خەفەتیانەوە خۆت مەفەوتێنە چونکە بەڕاستی خدا ئاگا و زانایە بەو کار و کردەوانەی ئەنجامی دەدەن. خودا ئەو زاتەیە کە بای ڕەحمەت دەنێرێت و هەڵمی دەریاکانی پێ دەگوێزێتەوە و دەیکاتە هەور جادەی نێرین بۆ وڵاتێکی وشک و مردوو دەفەرموێت اینجا و زەویەمان پێ زیندوو کردەوە دوای ئەوەی کا مردبوو زیندووکردنەوەی ئێوەش هەر بەو شێوەیە دەبێت. ئەوەی سەربەرزی و پایە بڵندی دەوێت با بزانێت کە هەموو سەربەرزی و پایە بڵندیەک هەر بۆ خودایە گفتاری چاک و جوان و بەجێ بۆ لای ئەو زاتە بەرز دەبێتەوە کار و کردەوەی چاچیش گفتاری شیرین بەرز دەکاتەوە هەروەها پێچەوانەکەشی هەروایە هیچ مێینەیەک ئاوس نابێت و نازێت و سکەکەی دانانێت تەنها بە ئاگاداری ئەو زاتە نەبێت. هیچ تەمەن درێژێک تەمەنی درێژ نابێت و لە تەمەنی کەم نابێتەوە بێ ئەوەی لە زانستی خودادا یاداش نەکرابێت. بێگومان ئەو شتە لەسەر خودا ئاسانە. هەردوو جۆرە دەریا وەکو یەک نین، یەکێکیان ئاوی سازگار و خۆش، ئەوی تریان سوێر و تاڵ، لە هەردووکیان گۆشتی تەڕ و تازە دەخۆن، جۆرەها شتی گرانبەها وەک گەوهەر و مرواری و یاقوت و هەتا دوایی دەردەهێن و لەبەری دەکەن و خۆتانی پێ دەڕازێننەوە، ئینجا کەشتیەکان دەبینیت ئاوەکە لەت دەکەن و بە ئاسانی پیایدا دەڕۆن تا لە بەخششەکانی پەروەردگار بەهرەوەر ببن، ئەو خودایە پەروەردگاتانە خاوەنی هەموو مڵک و بەدیهاتووەکانە بەڵام ئەوانەی جگەل لەو هانا و هاواری بۆ دەبەن و لی دەپاڕێنەوە تەنانەت خاوەنی توێکڵە تەنکەکەی دەوری ناوچی خورماش نین إن تدعوهم لا يسمعوا دعاءكم هیچ گوناهبارێکیش گوناهی کەسانی تر هەڵناگرێت لە قیامەتیشدا ئەگەر بارگرانێک، گوناهبارێک، هاوار لە کەسێک بکات تا باری سەرشانی سووک بکات هیچ باری سووک ناکات هەتا گەر خزمیشی بێت جا تۆ ئەی پێغەمبەر تەنها ئەوانە بێدار دەکەیتەوە کە لە پەروەردگاریان دەترسن لە غەیب و پەنهانیدا و نوێژەکانیان بە چاچی ئەنجام دەدەن ناتوانیت پەیامەکەت بگەیەنیت بەو کەسانەی کە لە ناو گۆڕدان مەبەست کافرەکانە کە وەک مردوو نابیستن و ئەگەر بشبیستن سوودی لێوەرناگرن إن أنت إلا نذير بەڵکو تۆ ئەی پێغەمبەر تەنها بێدارکەرەوە و ترسێنەریت و بەس. بەڕاستی ئەوانەی پێش ئەمانیش هەر هەڵوێستیان وابووە بڕوایان بە پێغەمبەران نەبووە هەرچەندە ئەوان بە مۆجیزە و بەڵگەی بەهێزەوە بە پەیام و کتێبی ڕوونی ئاشکراوە بۆیان ڕەوانە کرابوون ثم أخذت الذين كفروا فكيف كان نكير ومن الجبال جدد بیض وحمر مختلف الوانها وغرابیب سود ئایا سەرنجت نەداوە کە بەڕاستی خوددان لە ئاسمانەوە بارانی باراندووە جا ئێمە بەو بارانە جۆرەها بەروبوومی جیاوازمان دەرهێنا کە ڕەنجیان قەبارەیان تامیان بۆنیان شێوەیان شوێنیان وەرزیان جیاوازە بەڕاستی هەر زاناکان پەی بەو نهێنیانە دەبەن و لەناو بەندەکانی خوددادا هەر ئەوان لە خوددا دەترسن لە سەردەمی علم و زانستیدا ئەم ڕاستیە ڕوونە چونکە زانا و پسپۆران کاتێک وردەکاری بەدیهێنراوان پەی پێدەبەن زۆر هەز بە گەورەی و دەسەڵاتی خوددا دەکەن بەڕاستی ئەوانەی کە پەیامی خودا، قورئان، دەخوێننەوە و نوێژەکانیان بە چاکی ئەنجام داوە و لەو ڕزق و ڕۆزی و سامانە جۆراوجۆرانەی پێمان بەخشیون بەخشیویانە بە نهێنی و بە ئاشکرا، بە نهێنی بۆ ئەوەی ڕیا و ڕوپامایی تێکەڵ نەبێت، بە ئاشکراش بۆ هاندانی خەڵکی، ئەوانە بە ئومێدی بازرگانییەک ئەو کارە دەکەن کە هەرگیز نائومێد و زەرەرمەند نابن. ئەی پێغەمبەر ئەوەی کە بە وەحی و نیگا بۆمان ڕەوانە کردیت لەم قورئانە ئەوە حەق و ڕاستیە و بەڕاست دانەری کتێبە پێشوەکانیشە بەڕاستی خودا ئاگا و بینایە بە بەندەکانی. ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا جا هەیانە ستەمی لە خۆی کردووە چاکەی کەمە و گوناهی زۆرە هەشیانە مام ناوەندیە هەشیانە زۆر گەرم و گوڕە لە چاکەکاریدا بە ویست و یارمەتی خوددا ئەو هەڵبژاردنە و ئەو گەرم و گوڕیە لە چاکەکاریدا ڕێز و خەڵاتێکی زۆر گەورەیە. ئەو خودایەی کە جێنشینی کردین لە ماڵی هەمیشەییدا بە بەخشش و ڕێزی تایبەتی خۆی ئیتر هیچ نەخۆشی و ناخۆشیەک تخنمان ناکەوێت هیچ ئازار و ئێشێکی دەروونی توشمان نابێت و هیچ بێزاری و ماندووبوونێکیش ڕوومان تێناکات. لەولاشەوە ئەوانەی کە کافر و بێ باوەڕ بوون دۆزەخ بۆیان ئامادەیە، بڕیاری لەناوچوونیان نادرێت تا بمرن و ڕزگاریان ببێت، تەنانەت بەشێک لە سزاکەش لەسەریان کەم ناکرێتەوە. ئا بەو شێوەیە هەموو کافر و بێ باوەڕە سەرسەختەکان سزا دەدرێن و تۆڵەیان لێ دەستێنین. رەوزاتە ئێوەی کردە جێنشین لە زەویدا، جا ئەوەی کە کافر و بێبڕوا بێت ئەوە کافربوونەکەی لەسەری دەکەوێت، بێباوەڕیی کافران هیچیان لای پەروەردگاریان بۆ زیاد ناکات جگە لە خەشم و قینی خودا لێیان، خودا نەناسی کافران هیچ دەستکەوتێکی نییە جگە لە خەسارەتمەندی و زەرەرمەندی نەبڕاوە. ئایا بەشداریەکیان هەیە لەگەڵ خودادا لە دروستکردنی ئاسمانەکاندا؟ یاخود کتێبێکمان پێبەخشیون تا دڵنیابن لە هاوکاری بتەکان؟ نەخێوانە، بەڵکو ئەو ستەمکارانە هیچ بەڵێنێک بە یەکتری نادەن تەنها خەڵەتاندن نەبێت. بەڕاستی هەر خودایەک کە ئاسمانەکان و زەوی ڕادەگرێت و نایەڵێت لەناو بچێت و لە یەک بترازێت، سوێند بە خودا ئەگەر تێک بچن و لە یەک بترازێن ئەوە هیچ کەسێک نییە بتوانێت دوای ئەو زاتە فریایان بکەوێت، بەڕاستی هەر ئەو هەمیشە و بەردەوام خۆگر و ئارامگر و لێخۆش بووە. ئەو کافر و هاوەڵگەرانەی قوڕەیش زۆر بە گەرمی بە خودا سوێندیان دەخوارد و دەیانوت، ئەگەر پێغەمبەرێکی بێدارکەرەوە بۆیان بێت، بێگومان لە هەموو گەلانی تر باوەڕدارتر دەبن، کەچی کاتێک کە پێغەمبەرێکیان بۆ هات لە سەرکەشی و دوورەپەرێزی زیاتر هیچی تریان لێ نەوەشایەوە. چونکە خۆیان بەزل و گەورە دەزانی لە زەویدا و پیلانی شەڕ و تاوانیان کێشا بەمەرجێک پیلانی شەڕ و تاوان تەنها بەسەر ئەوانەدا دەشچێتەوە کە نەخشەی بۆ دەچێشن مەگەرەمانە بەدژایەتی ئیسلام تەنها چاوەڕێی ئەو کارەساتانە بکەن کە بەسەر گەلانی پێش ئەماندا هاتووە کاتێ بڕواان بە پێغەمبەران نەهێناوە لە ناوبران. ئیتر تۆ نابینیت هەرگیز لە یاسا و بەرنمەکانی خوددادا گۆڕانکاری پێش بێت خۆ گەر خودا تۆڵەی لە خەڵکی بسەندایە لە سەرەنجامی کار و کردەوەی نادروستیاندا هەرچی زیندەوەر هەیە لەسەر ڕووکاری زەوی نەدەما بەڵام خودا ئەوەندە بەپەلە نییە لە تۆڵە سەندن بەڵکو دوایان دەخات بۆ کاتێکی دیاری کراو جا کاتێک ڕۆژی خۆی هات بێگومانە و کاتە خدای گەورە بینایە بە بەندەکانی کار و کردەوەیانی هەموو لە بەردەستدایە